وهو الرحیم الغفور ئەو زاتە دەزانێت چی دەچێت بەناخی زەویدا و تیشی لێ دێتە دەرەوە چی لە ئاسمان دێتە خوارەوە و تیش پیایدا بەرز دەبێتەوە بەڕاستی ئەو خدایە مهرەبان و لێخۆش بووە بەنسبەت ئیمانداران و تەو بەکارانەوە. ئەی پێغەمبەر پێیان بڵێ نەخێر وانییە سوێن بە پەروەردگارم هەر یەخەتان دەگرێت چونکە ئەو زاتە زانایە بەنهێنی و شاراوەکان چاک دەزانێت کەی بەرپای دەکات ئەندازەی کێشی گەردیلەیەک لە ئاسمانەکان و زەویدا لە خوددا ون نابێت هەروەها لەویش بچووکتر یا گەورەتر نییە کە لە کتێبی تایبەتی ڕون و ئاشکرادا لە لەو حل مەحفوظدا تۆمار نەکرابێت. والذین سعوا فی آیاتنا معاجزین اولئک لهم عذاب من رجز الیم ئەوانەش کە هەوڵ و کۆششیان داوە تا بەربەست دروست بکەن لە ڕێگەی پەیامی ئێمەدا وا دەزانن لە سزای ئێمە ڕزگاریان دەبێت ئەوانە سزا و تۆڵەیەکی زۆر بە سۆ و پڕ ئازاریان بۆ ئامادەیە ئەوانەی زانست و زانیاریان پێدراوە چ زانستی ئاینی وەک گاور و جوو یا ئەوانەی ڕۆدەچن لە زانستە مادیەکاندا چاک دەزانن ئەوەی لەلایەن پەروەردگارتەوە بۆت ڕەوانە کراوە هەر ئەوە حەق و ڕاستە هیدایەت و ڕێنمووی بەخشە بۆ ڕێبازی پەروەردگاری خاوەن دەسەڵات و شایستەی سوپاس و ستاییش بێبڕواکان بە گاڵتەپێکردنەوە دەیان وت، ئایا پیاوێکتان پێ بناسێنین کە هەواڵتان بداتێ کە کاتێک پارچە پارچە بوون و هەلا هەلا بوون لە توێی خاکدا ئێوە بێگومان دووبارە سەر لە نوێ دروست دەکرێنەوە؟ أفترى على الله كذبا أم به جنة جا ئایا ئەوانەش سەرنجی دەوروبەری خۆیان نەداوە چی دەورەی داون لە ئاسمان و زەویدا سەرنجی بەردەمیان نەداوە ئاوڕێک لە دواوە نادەنەوە ئەگەر بمانەوێت بە ناخی زەویدا دەیان بینە خوارەوە یان پارچەیەک لە ئاسمانەوە بەسەریاندا بەردەدەینەوە بەڕاستی ئا لەو توانا و دەسەڵاتداریەدا نیشانەی ڕون و ئاشکرا هەیە بۆ هەر بەندەیەک کە گەڕابێتەوە بۆ لای خوددا و هۆشی لای ڕەزامەندی ئەو بێت. هەروەها فەرمانمان پێدا کە چەندەها کەلوپەلی جەنگی فراوان دروست بکە ئەڵقە و تەنینەکانیشی بە ڕێک و پێشی ڕێک بخە و لە یەکیان تێک هەڵکێش بکە هەروەها فەرمانمان پێدان کار و کردەوەی چاکە ئەنجام بدەن دڵنیاش بن کە من بینام بەو کار و کردەوانەی کە دەیکەن ولسليمان الريح غدوها شهر ورواحها شهر بۆ سولەیمانیش بامان خستە ژێر فەرمانیەوە، بەیانیان یەک مانگە ڕێ دەڕۆیشت و ئێواران یەک مانگە ڕێ دەهاتەوە، کانی مسیشمان بۆ تواندەوە، لە جنەکانیش هەندێکمان بۆ ڕاهێنا کە لە بەردەسیدا کار بکەن بە فەرمانی پەروەردگاری، جا ئەوەی لە فەرمانی ئێمە دەربچێت سزای دۆزەخی پێ دەچێژین. سولەیمان هەرچی بویستایە جنەکان بۆیان دروست دەکرد لە چەندەها جۆری میحراب و شوێنی خوداپەرستی لە پەیکەر و قاپ و کاسە وەک حەوزی فراوان هەروەها مەنجەڵی گەورەی وا کە لە جێگەی خۆی دامەزراوە و ناجوڵێت اینجا پێمان وتن فلما خر تبینت الجن ان لو کانوا یعلمون الغیب ما لبثوا فی العذاب المهین کاتێک بڕیاری مردنی سولەیمانمان دا و مرد تەنها مۆرانە نەبێت کە گۆچانەکەی کلۆر دەکرد هیچ شتێک ئەوانی ئاگادار نەکرد لە مردنەکەی جا کە سولەیمان کەوت بە ڕوودا ئەوسا جنەکان زانیان سولەیمان دەمێکە وەفاتی کردووە جاگەر غەیب زان و نهێنی زان بوونایە ئەوە لە کار و فرمانی ناخۆش و ڕیسوا کەردا بەردەوام نەدەبوون چونکە لە ترسدا لە کاری سەختدا بەردەوام بوون و نەیان زانی مردووە لەقد كان لسبئ في مسكنهم آية ئەوسا ئێمە لە نێوان ئەمان و ئەو شوێنانەدا کە بەرەکەتمان بەسەردا ڕژاند بوون دێهات و ئاوەدانی ئاشکرامان بەرپا کردبوو کە بەبێ ماندوو بوون ئەوان سەفەریان دەکرد لە نێوان شام و یەمەندا ماوەی نێوان دێهاتەکانیان دەبڕی بە ئاسانی و بێماندوو بوون و پێمان وتبوون دە سەفەر و بازرگانی بکەن بڕۆن چەندەها شەو و ڕۆژ بێ ئەوەی هیچ ترس و بیمتان هەبێت. کەچی لەو ناز و نیعمەتەش بێزار بوون و وتیان، پەروەردگارە، نێوانی ڕێگەی سەفەرەکانمان لە یەک دوور بخەرەوە، بێگومان بەم داخوازیەیان ستەمیان لە خۆیان کرد، ئێمەش کردمانن بە داستان و باسی سەرزاری خەڵکی و پارچە پارچەمان کردن زۆر بە خەراپی. بەڕاستی ئا لەو ڕووداو و حاڵەتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ کەسانێک زۆر خۆگر بن لە کاتی ناخۆشی و تەنگانەدا و سوپاسگوزار بن لە کاتی خۆشیدا هەوڵ بدەن وەکو ئەو قەومە نالەبارە بیان و گرە نەبن. ولقد صدق عليهم إبليس ظنه فاتبعوه إلا فريقا من المؤمنين لە ڕاستیدا گومانی شەیتان بە ڕاست دەرچوو بەرامبەر ئەو جۆرە کەسانە کە ڕوو بە پەروەردگار کاتی خۆی وتبووی دەبینیت زۆربەی خەڵکی سوپاس گوزار نابن کەچی خەڵکی بێپەروا هەر شوێنی کەوتن جگەل لە دەستەیەک لە بڕواداران وما كان له عليهم من سلطان إلا لنعلم من يؤمن بالآخرة ممن الا لنعلم من یومن بالآخرة ممن هو منها فی شک وربک علی کل شیء حفیظ جا وەنەبێت ئیبلیس هیچ دەسەڵاتێکی بەسەریاندا ببێت بەڵکو ئێمە ویستومانە ڕوون بێت و دەربکەوێت چێ باوەڕی بە قیامەت و ڕۆژی دوایی هەیە و چێش لە شک و گوماندایە وما لهم فیهما من شرک وما له منهم من ظهیر ئەی پێغەمبەر بە هاوڵگەران بڵێ هەر هانا و هاوار ببن بۆ ئەوانەی کە لە جاتی خوددا دەیان پەرستن چونکە ئەوانە خاوەنی بچووکتر لە گەردیلەیەک نین نە لە ئاسمانەکان و نە لە زەویدا و هیچ هاوبەشی و هاوکاریەکیشیان نییە تایاندا هیچ تکایەکیش سوودی نییە لای خودا مەگەر بۆ کەسێک خودا مۆڵەتی دابێت هەتا ئەو کاتەی کە ترس لە دڵی هەمویان لاچوو و هۆشیان پێداهاتەوە لە یەکتر دەپرسن پەروەردگارتان فەرمانی بەچی دا و چی فەرموو لە وەڵامدا دەڵێن حەق و ڕاست و دروستی فەرموو کێ ڕزق و ڕۆزیتان پێ دەبەخشێت لە ئاسمانەکان و زەویەوە ئەگەر بەهۆی سپڵەیانەوە وەڵاویان نەدایتەوە تۆ بڵێ مەگەر هەر زاتی ئەلله ڕۆزی بەخش نییە ئەوسا پێیان بڵێ بێگومان ئێمە یا ئێوە لەسەر ڕێگەی ڕاست و دروستی هیدایەتین یاخود لە گومڕایەکی ئاشکرادا ڕۆچوین خۆتان ببنە داوەر و حەکەم قل لا تسألون عما أجرمنا ولا نسأل عما تعملون هەروەها پێیان بڵێ ئێوە پرسیارتان لێ ناکرێت دەربارەی ئەو گوناهانەی کردومانە ئێمەش پرسیارمان لێ ناکرێت دەربارەی ئەو کار و کردەوانەتان کە ئەنجامی دەدەن هەرکەس بەرپرسی کار و کردەوە و بیر و باوەڕی خۆیەتی جا بێگومان لەو ڕۆژەدا ئەو زاتە هەر خۆی سەردار و باڵادەستە و زانای بێ سنوورە قل أروني الذين ألحقتم به شركاء كلا بل هو الله العزيز الحكيم دووبارە پێیان بڵێ ئادەی ئەوانم نیشان بدەن کە دابوتانە پاڵ خوددا و بەها و بەشی ئەوتان دادەنا خۆ ئەگەر دەبینیت کاتێک ستەمکاران وەستێنراون لەبەردەم دادگای پەروەردگاریاندا قسە دەڵێن بە یەکتر و یەکتری تاوانبار دەکەن لاوازکراوەکان بە زۆردار و دەسەڵاتدارەکان دەڵێن ئەگەر ئێوە نەبوونایەتە کۆسب ئەوە ئێمە باوەڕدار دەبووین. کاتێک فەرمانتان پیادەداین بڕوامان بە خودا نەبێت شوێنی ڕێگە و ڕێبازی نەکەوین هاوڵی بۆ بڕیار بدەین پاشان هەمووان پەشیمانی لە دەروونیاندا دەشارنەوە بە تایبەتی کاتێک سزا و تۆڵیان بینی بۆیان ئامادەیە ئێمەش چەندەها کۆت و زنجیری ئاگرینمان کردە گردنی ئەوانەوە کە بێ بڕوا بوون لە ڕاستیدا نە ماڵتان و نە نەوەتان نابنە هۆی ئەوەی کە بە تەواوی نزیکتان بخەنەوە لە ئێمە، مەگەر کەسێک باوەڕی هێنابێت و کار و کردەوەی چاکی ئەنجام دابێت، جا ئەوانە پاداشتی چەند بەرابەریان هەیە بەهۆی ئەو کردەوانەی کە کردوویانە، هەر ئەوانیش لە کۆشک و تەلارەکانی بەهەشتدا بە ئاسوودەیی و ئارامی و خۆشی ژیان دەبەنە سەر. ئەی پێغەمبەر، پێیان بڵێ، بەڕاستی پەروەردگارم ڕزق و ڕۆزی دەبەخشێت بە هەر کەس لە بەندەکانی یا لێی دەگرێتەوە، ئێوەش هەر شتێک دەبەخشن ئەو زاتە جێی پڕ دەکاتەوە، هەندێک جار هەر لە دنیادا پاداشتی قیامەتیش لە لایەکی ترەوە. چونکە ئەو خودایە چاکترین ڕزق و ڕۆزی بەخشە بە سەرجەم بەندەکانی. کاتێکیش ئایەتە ئاشکرا و ڕوونەکانی ئێمە بەسەریاندا بخوێندرێتەوە ئەوە کافران دەڵێن ئەمە تەنها کابرایەکە و دەیەوێت لە ڕێگە و ڕێبازی باو باپیرانتان وێڵتان بکات و هیچ چیتر هەروەها دەڵێن ئەمە تەنها درۆیەکی هەڵبەستراوە ئەوانەشی کە بێ باوەڕبوون دەربارەی ئەو حەق و ڕاستیەی کە بۆیان هاتووە دەڵێن ئەمە تەنها سحر و جادوویەکی ئاشکرایە و هیچ چیتر بەمەرجێک نەگەیشتونەتە دەیەکی ئەوەی کە بەوانمان بەخشی بوو لە دەسەڵات و دارایی کەچی لەگەڵ ئەوەشدا بەرنمەی پێغەمبەرەکانی منیان بە درۆزانی جاایە نابینن چۆن بوو سزای من و چیم بەسەرهێنان؟ قل إنما أعظكم بواحدة پێیان بڵێ، بەڕاستی من هەر یەک ئامۆژگاری ئێوە دەکەم کە بۆ خودا و لەبەر خودا، دووقۆڵی یا بە تەنهایی هەڵوێستە بکەن و پاشان بیر بکەنەوە لەم قورئانە، لەم پێغەمبەرە، لەم بەرنامەیە. ئەم هاوەڵەی ئێوە، محەممەد، شێت نییە، بەڵکو ئەو تەنها ترسێنەرێکی ئێوەیە هیچی تر، پێش ئەوەی سزایەکی سەخت ڕووبەڕووتان ببێت.